بشینۆ، لەبارەی هونەری بوونەوە، بۆ ئەوەی تێکەڵی ئەو نیقاشە بین کە لەبارەی ئەو هەنگاوانە چین کە پێویستن بۆ ئەوەی لە هونەری ژیان یان فن الحیات تێبگەین، پێویستە پێشتر ئەم پرسیارە بکەین، ئامانج لە ژیان چییە؟ هەروەها ژیان چ مانایەکی بۆ مرۆڤ هەیە؟ هەموو هەنگاوەکانیشمان پەیوەستن بە وەڵامی ئەم پرسیارانەوە. بەڵام ئاخۆ لە ڕاستیدا تەرحکردنی ئەم پرسیارە هیچ مانایەکی هەیە؟ ئاخۆ هیچ ئارەزووێکی شاراوە لە پەنا ژیاندا هەیە؟ ئاخۆ گەر هۆیەک نەبوایە بۆ ژیانمان، ئێمە دەمانتوانی ژیان پەسەند بکەین؟ لە ڕاستیدا هەموو گیانلەبەرە زیندووەکان چ ئاژەڵ بن یان مرۆڤ، حەز بە ژیان دەکەن، ئەم حەزەش لە ناخیاندا نامرێت. تەنها لە هەندێک هەلومەرجی دەگمەن و نائاساییدا نەبێت، بۆ نموونە کاتێک کەسێک تووشی ئازارێکی زۆر دەبێت، کە ناتوانێت بەرگەی بگرێت، یان کاتێک مرۆڤ تووشی کۆمەڵێک هەستی وشک و توند دەبێت، وەکوو ڕق، لەخۆباییبوون، وابەستەبوون بۆ کەسێک یان شتێک، یان خۆشەویستی. ئەم هەستانە وا لە مرۆڤ دەکەن کە هیچ حەزی بۆ ژیان نەمێنێت، بە جۆرێک کە ئەم هەستانە لە حەزی ژیان بەهێزتر دەبن. پێدەچێت سروشت ئەم حەزەی لەناو گیانلەبەرەکاندا دروست کردبێت. هەرچەند بکەین بۆ ئەوەی بەدوای ئەو هۆکارانە بگەڕێین کە ئەم حەزەیان دروست کردووە، هەموو ئەو هەوڵانەمان بۆ ئەوەیە ئەو پاڵنەرە بایۆلۆژی و غەریزەیەی کە سروشت بە گیانلەبەرانی بەخشیوە، شێوە عەقڵانییەکی پێ بدەین. بە دڵنیاییەوە ئێمە پێویستمان بەوە هەیە خۆمان تەسلیمی کۆمەڵێک تیۆری بکەین کە لە دەربارەی بوونەوە هەن. میستەر ئایکهارت ئەم مەسەلەی بە شێوەیەکی زۆر شیعریانە و ئاسان تەرح کردووە. گەر لە پیاوێکی چاک بپرسیت بۆچی خودات خۆشدەوێت وەڵام دەداتەوە نازانم لەبەر ئەوەی خودایە. بۆچی ڕاستیت خۆشدەوێت؟ چونکە ڕاستیە. بۆچی عەدالەتت خۆشدەوێت؟ چونکە عەدالەتە. بۆچی چاکەت خۆشدەوێت؟ چونکە چاکەیە. ئەی باشە بۆچی دەژی؟ سوێند دەخۆم نازانم، من حەز دەکەم بژیم. ئەو دوو ڕاستییەی کە هیچ پێویستییان بە شرۆڤەکردن و تەفسیرکردن نییە ئەمانەن، ئێمە حەز بە ژیان دەکەین، حەزیش دەکەین بە زیندوویی بژین. بەڵام لێرەدا پرسیارێک پێویستی بە وەڵامە، ئەویش ئەوەیە ئێمە چۆن دەمانەوێت بژین؟ هەروەها چ ئامانجێکمان لە ژیان هەیە؟ ژیان چ مانایەکی هەیە لای ئێمە؟ خەڵکی بە کۆمەڵێک شێوەی جیاواز وەڵامی ئەم پرسیارە دەدەنەوە، هەندێکیشیان بە جۆرێک لە جۆرەکان لە یەکترییەوە نزیکن، بۆ نموونە خەڵکێک وەڵام دەدەنەوە دەڵێن، چونکە حەزمان لە خۆشەویستییە، هەندێکیش بە ڕاشکاوانە دەڵێن، چونکە حەزیان لە دەسەڵاتە، هەندێکیش دەڵێن، چونکە ژیان جۆرە ئارامیەکیان پێ دەبەخشێت، یان خەڵکێک کە حەزیان بە شۆرەت دەرکردنە، یان خەڵکێکی زۆر لەسەر ئەوە هاوڕان و دەڵێن، خۆشبەختی زۆربەی فەیلەسوف و زاناکانیش هەمان ڕایان هەیە و پێیان وایە کە ئامانجی مرۆڤ لە ژیاندا گەڕانە بەدوای خۆشبەختیدا. ئەگەر هەمان بۆچوونە جیاوازەکانی تریش بە شێوەیەکی گشتی خۆشبەختی بگرنەوە، لەم کاتەدا خۆشبەختی دەبێتە شتێکی موجەڕەد و ماناکەی خۆی دەدۆڕێنێت. بەڵام ئەوەی گرنگە ئێمە لێرەدا لێکۆڵینەوەیەکی ورد دەربارەی مانای خۆشبەختی بکەین بەو شێوەیەی کە کەسێکی ئاسایی یان فەیلەسوفێک دەیبینێت لەگەڵ ئەوەی کە کۆمەڵێک تێگەیشتنی جیاواز بۆ خۆشبەختی هەیە. بەڵام تێگەیشتنێک یان پێناسەیەکی هەیە کە زۆربەی بیرمەندەکان لەسەری هاوڕان، ئەویش ئەوەیە، ئێمە کاتێک خۆشبەختین کە حەزەکانمان دابین دەکرێت، یان بە واتایەکی تر کاتێک خۆشبەخت دەبین کە ئەو شتانەی دەمانەوێت دەستمان بکەوێت. بۆ ئەوەی جیاوازیی نێوان ئەم چەمکە جیاوازانەمان بۆ دەربکەوێت، پێویستە وەڵامی ئەم پرسیارە بدەینەوە، ئەو پێداویستیانە چین کاتێک دابین دەکرێن دەبنە هۆی خۆشبەختی ئێمە؟ وەڵامی ئەم پرسیارەش دەمانگەیەنێتە بەردەرگای مەسەلەی ئامانج و مانای ژیان و کێشەی سروشتی پێداویستیەکانی مرۆڤ. لێرەدا ئێمە ڕووبەڕووی دوو هەڵوێستی جیاواز دەبینەوە، یەکەمیان بەشێوەیەکی گشتی زۆرجار لە ئەمڕۆماندا تووشی دەبین، ئەویش ئەوەیە خەڵکێک پێیان وایە پێداویستی بە شێوەیەکی گشتی شتێکی، زاتی، تایبەتی و کەسییە. پێداویستی ئەو شتەیە کە من دەمەوێت. بە پلەیەک کە من دەتوانم ئەم شتە ناوی پێداویستی لێ بنێم. بە شێوەیەک کاتێک لەم شتە تێر دەبم، جۆرە چێژێکم لا دروست دەکات ئا لەم کاتەدا ئەم هەڵوێستە ڕووبەڕووی پرسیارێک دەبێتەوە، ئاخۆ سەرچاوەی پێداویستی کامەیە؟ بە شێوەیەک کە تەرحکردنی ئەم پرسیارە تەنها مەسەلەی بوونی بنەڕەتی و دەروونی پێداویستییەکە دەرناخات وەک لەو شێوەیی کە پەیوەستە بە برسێتی و تینوێتی، بەڵکو ئەم پرسیارە لەبارەی بنەڕەتی ئەم پێداویستییە دەکۆڵێتەوە و لە هەمانکاتیشدا کاریگەری ئەم پێداویستییە بۆ پێشکەوتنی کۆمەڵایەتی و شارستانی مرۆڤ چییە، دەردەخات. بۆ نموونە وەکوو پێداویستی بۆ نان و خواردنەوەیەکی ڕاقی یان پێداویستی بۆ هونەر و تیۆرە فیکرییەکان یان پێداویستییەکی ئاسایی کۆمەڵایەتییە وەکوو جگەرە و ئوتومبێل و یان یەکێک لە ئامێرە زۆرەکان کە هیچ سنووریان نییە یان لە کۆتاییدا پێدەچێت پێداویستییەکی نەخۆشییانە بێت وەکوو هەندێک نەریتی سادی و مازۆشی. لە هەمان کاتیشدا هەڵوێستی یەکەم ناتوانێت وەڵامی ئەم پرسیارەمان بداتەوە، ئاخۆ لە کاتی بوونی ئەم پێداویستییانە مرۆڤ چەندە لە خۆی ڕازی دەبێت؟ ئاخۆ ئەم پێداویستییە دەتوانێت ژیانی دەوڵەمەند بکات و لە پێشکەوتنیدا یارمەتی بدات، یان لە پێشکەوتن ڕایدەگرێت و لاوازی دەکات و ناهێڵێت پێشبکەوێت؟ بەڵکو بەرەو نەمان و فەوتاندنی دەبات. لە کاتێکدا مرۆڤ هەست بە خۆشی بکات کاتێک گوێ بۆ موزیکی باخ بگرێت، یان هەست بە خۆشی بکات کاتێک سادیەتی خۆی بەسەر خەڵکی تردا ئەنجام بدات کە خاوەنی هیچ ئیرادەیەک نین و ئازاریان بدات، هەموو ئەمانە پەیوەندییان بە خۆی تایبەتی ئەو کەسەوە هەیە. لە کاتێکدا ئەمە ئەو شتەیە کە ئەو کەسە دەیەوێت کەواتە خۆشی لە ئەنجامی دابینکردن و تێربوونی ئەو پێداویستییەدا دروست دەبێت، تەنها حاڵەتی تایبەت هەبێت ئەوەیە کە ئەو پێداویستییە دەبێتە هۆی ئازاردانێکی زۆر بۆ خەڵکی تر یان دەبێتە هۆی زیانگەیاندنی کۆمەڵایەتی بۆ ئەو کەسە خۆی، بۆ نموونە پێداویستی یان حەزی وێرانکردن و خاپوورکردن یان مادە هۆشبەرەکان، ناتوانین سیمایەکی یاساییان بۆ دابنێین. بەڵام بۆچوونی دووەم یان دژە بۆچوونی یەکەم، کە جیاوازییەکی زۆری لەگەڵ بۆچوونی یەکەم هەیە، ئەم پرسیارە تەرح دەکات، ئاخۆ پێداویستی دەبێتە هۆی پێشکەوتن و خۆشبەختی بۆ مرۆڤ یان دەبێتە هۆی دواکەوتن و ئازارپێگەیاندنی؟ ئەم بۆچوونە پێیوایە ئەو جۆرە پێداویستییانە پەیوەستە بە سروشتی مرۆڤ و دەبێتە هۆی پێشکەوتن و پێگەیشتنی. سروشتی مرۆڤەکان لە ڕووی پێوانەیی و بابەتییەوە لە یەکتری جیاوازە، بە جۆرێک تەنها دەستکەوتنی حەزەکانی مرۆڤ دەبێتە هۆی نەخۆشی ئەو کەسە. لە یەکەم ساتدا دەڵێم، من کاتێک خۆشبەختم کە بە هەموو ئەو شتانە بگەم کە دەمەوێت. بەڵام لە دووەم ساتدا دەڵێم، من تەنها کاتێک خۆشبەختم کە دەگەم بەو شتانەی کە حەزم لێیانە. لە هەمان کاتیشدا من دەمەوێت زۆرترین پلەی ئەو شتانەم دەست بکەوێت کە حەزم لێیانە. لێرەدا هیچ پێویست بەوە ناکات کە جەخت لەسەر ئەوە بکەینەوە کە تێڕوانینی زانستی دژی ئەم بۆچوونەی دووەمە، چونکە ئەم بۆچوونە خۆی وەکوو پرەنسیپێک یان بڕیارێک لەسەر نەریتێک یان ڕووداوێک دەدات بە شێوەیەک کە بابەتی بوونیان لەناو دەبات. لێرەدا پێویستە ئەم پرسیارە بکەین، ئاخۆ پرەنسیپ بۆ خۆی شتێکی بابەتییە؟ ئاخۆ دەتوانین لێرەدا لەبارەی سروشتی مرۆڤەوە قسە بکەین؟ ئاخۆ تێگەیشتن لە سروشتی بابەتی یان مەوزوعیی مرۆڤ، نامانگەیەنێتە ئەو دەرئەنجامەی کە ئامانجی مرۆڤ هەمان ئامانجی گیانلەبەرە زیندووەکانی ترە؟ لێرەدا مەبەستم لە ئەرکی گشتی و هۆشیاری بوونی وجود لە ئیمکانیەتەکانی مرۆڤە. ئاخۆ ئەمە مانای ئەوە نابەخشێت کە مرۆڤ هیچ پرەنسیپێکی دیاریکراو پەیڕەو ناکات بۆ ئەوەی بە ئامانجەکانی بگات، چونکە هەندێک لەو پرەنسیپانە دەبنە ڕێگر لە ئامانجەکانی. لە ڕاستیدا لای هەموو باخەوانێک ئاشکرایە کە مەبەست لە چاندنی نەمامی گوڵێک بۆ ئەوەیە کە لەو گوڵەوە بەرهەمێکی نوێ بێتە دەرەوە. لە هەمان کاتدا ئەم باخەوانە ڕووبەڕووی کۆمەڵێک ئەگەر دەبێتەوە، بۆ نموونە، پێویستە نەمامەکە بە شێوەیەکی باش نەشونما بکات بۆ ئەوەی گوڵەکان بە شێوەیەکی جوان بدرەوشێنەوە. باخەوان دەزانێت بۆ ئەوەی کە بە ئامانجەکەی خۆی بگات، پێویستە چەندە ڕێگا و میتۆدێک پێڕەو بکات کە لە ئەنجامی ئەزموونی پێشوودا دەستی کەوتوون. بۆ نموونە، بۆ ئەوەی نەمامێک بچێنێت و گەشە بکات و بەرهەمی باشی هەبێت، پێویستە خاکێکی پاک و بەپیتی هەبێت و گەرما و تیشکی ڕۆژی باش پێبگات. لێرەدا دەبێت باخەوان ئەم پێداویستیانە دابین بکات بۆ ئەوەی بەرهەمێکی باشی دەست بکەوێت، بەڵام ئەگەر باخەوانەکە ئەمانەش دابین نەکات، نەمامەکان خۆشیان هەوڵ دەدەن ئەم پێداویستیانە بۆ خۆیان دابین بکەن. پێدەچێت نەتوانێت پێداویستی زەمینێکی باش و ئاو بۆ خۆیان دابین بکەن. بەڵام لەبارەی تیشکی گەرما و دەستکەوتنی وزەی گەرماوە خۆیان هەوڵی دەستکەوتنیان دەدەن، بەڵام لێرەدا دیسانەوە ڕووبەڕووی ئەم پرسیارە دەبینەوە، باشە لە کاتێکدا ئەم هەستە لای نەمامێک هەبێت، ئەی بۆچی ئەمە لای مرۆڤەکان ڕوونادات؟ گەر ئێمە زانیاریی تەواویشمان دەربارەی تیۆرییەک نەبێت، کە ئەو هۆکارانەمان بۆ دەربخات کە دەبنە هۆی پێشکەوتنێکی گونجاو بۆ مرۆڤ و ئەرکە وەزیفییەکانی دیاری بکات، ئەوا ئەزموون دەتوانێت بە شێوەیەکی تەواوەتی ئەو زانیارییانەمان پێ بڵێت، هەروەک چۆن باخەوانەکە لە ڕێگای ئەزموونەوە ئەو ڕاستییانەی بۆ دەرکەوتووە. لێرە وا دەگەینە ئەو دەرئەنجامەی کە بۆچی هەموو مامۆستاکانی مرۆڤایەتی بەدوای ئەو پرەنسیپە بنەڕەتیی ژیان دەگەڕان، کە ناوەڕۆکی ئەم پرەنسیپانەش بریتییە لە زاڵبوون بەسەر چاو چنۆکی و ڕق و کینە، هەوڵدان بۆ گەیشتن بە خۆشەویستی و سۆز، هەوڵدان بۆ دروستکردنی هەلومەرجێک کە بە شێوەیەکی شایستە بوونی خۆمان پیشان بدەین. گەیشتن بەو دەرئەنجامانە لە ڕێگای ئەزموونەوە، هەرچەندە ناشتوانێت تەفسیری هۆکاری ئەو تیۆریەشمان پێ بدات، بەڵام ئەمە بە کارێکی باش دادەنرێت. بێگومان ئەمە شێوازێکی نازانستییە، هەرچەندە ئامانجی زاناکان بریتییە لە دەرخستنی ئەو یاسایانەی لە ئەزموونەکاندا پێویستمان پێی هەیە. لێرەدا ئەو کەسانەی کە سوورن لەسەر هەموو ئەو بڕیارە پێشوەختانەی لەسەر نەریتە سەپێنراوەکان بەپێی بۆچوونی ئەوان، ئەمان ئاماژەن بۆ خۆشبەختی مرۆڤایەتی، لە کاتێکدا ئەمانە هیچ بنەمایەکی تیۆرییان نییە کە بوونی ئەمە بسەلمێنێت. ئەمان بە هیچ شێوەیەک باسی کێشە فیسیۆلۆجییەکان بە حەماسەتەوە ناکەن. بۆ نموونە، کاتێک کەسێک حەزێکی ئێجگار زۆری بۆ خواردنی شیرەمەنی هەیە، بە دڵنیاییەوە تووشی نەخۆشی قەڵەوی دەبێت و تەندروستی خۆشی دەخاتە مەترسییەوە. بەڵام ئەمان بەم شێوەیە باسی حاڵەتەکە ناکەن. بەڵکو دەڵێن، گەر خواردن دەبێتە هۆی ئەوەی ئەو کەسە بەدوا سنووری خۆشبەختی خۆی بگات، کەواتە باشترە لەسەر خواردن بەردەوام بێت. هیچ پێویست ناکات کە قەناعەت بە خۆی بهێنێت یان گوێ بۆ خەڵکی تر بگرێت بۆ ئەوەی واز لە خواردن بهێنێت. هەرچەندە ئەوان خۆشیان باش دەزانن کە چڵێسی زۆر لە حەزێکی ئاسایی جیابازترە، ڕوونتر بڵێین کە ئەم حاڵەتە دەبێتە هۆی ئازارگەیاندن بە کەینوبەینبوونی ئەو کەسە. هەموو ئەمانەش ناتوانین بە تاکگەرایی یاخود نەریتێکی تایبەت دابنێین، چونکە هەموومان دەزانین کە چڵێسی و تەندروستی هەرچەندە جیاوازن، هەرچەندە لە ئەمڕۆماندا خەڵکێکی زۆر، ئاگاداری و زانیاری تەواویان لەسەر ئەم نەخۆشیانە و ئەو هەستە ناعەقڵانیانە هەیە. بۆ نمونە، حەزی زۆریان بۆ گەیشتن بە شوهرەت دەرکردن و دەسەڵات و موڵک و تۆڵەسەندنەوە و خۆسەپاندن، هەرچەندە مرۆڤ دەسەڵاتی ئەوەی هەیە کە بە شێوەیەکی پراکتیکی ئەم شتانە لە ڕیزبەندی شتە خراپەکان دابنێت کە بە شێوەیەکی تیۆری و ئەزمونی ئەم ڕاستیانەی دەرخستوە. پێویستە مرۆڤ تەنها بیر لە زاڵبوون بە سەرنەخۆشیدا بکەنەوە، بۆ نموونە نەخۆشی قوڕحەی هەزمی کە لە ئەنجامی ژیانی ناتەندروستەوە دروست دەبێت، یان دڵەڕاوکێ کە لە ئەنجامی تەماعی زۆرەوە دروست دەبێت، یان پشتبەستن بە سەرکەوتن و ژێرکەوتنی کەسایەتییەکی ناوەندی یان مەرکەزی. لە ڕاستیدا پەیوەندییەکی توند لە نێوان شێوازی ژیانی هەڵە و نەخۆشییە جەستەییەکاندا هەیە. لە سەردەمەکانی پێشوودا کۆمەڵێک دکتۆری ئەعساب وەکو سی فۆن مۆناکۆ واربی لیفتینگستۆن و هاینز فۆن فۆیرستەر ئەمانە پێیان وابوو کە مرۆڤ خاوەنی هۆشیارێکی بایۆلۆژییە کە لە ناو سیستەمی مێشکدایە کە سەرچاوەی پرەنسیپەکانی هاوکاری و قەناعەت و گەڕان بە دوای ڕاستی و ئازادین ئەم بۆچوونانەش لەسەر بنەمای تیۆری پێشکەوتن، تطور، دامەزراون. لە ڕاستیدا من خۆم هەوڵی ئەوەم دەدا کە ئەوە بسەلمێنم کە پرەنسیپە بنەڕەتییەکانی مرۆڤ گوزارشت لە پێشکەوتنی تەواوەتی بەشەکانی جەستەی مرۆڤ دەکەن، لە حاڵەتێکدا بەشێکی زۆری حەزە تایبەتە ساکارەکان بە شێوەیەکی بابەتیانە زەرەرمەندن. پێدەچێت ئامانجی ژیان وەکو لە لاپەڕەکانی تردا بە چەندین شێوە و سنوور باسی دەکەین و بە باشی بۆمان دەردەکەوێت و بە شێوەیەکی گشتی دەتوانین پێناسەی ئەم سنوورانە بکەین و بڵێین کە بریتییە لە پێشکەوتنی خود بەو شێوەی کە نزیکە لە سروشتی مرۆڤایەتی سیپۆنزاوە یان بە واتایەکی تر، پێشکەوتنێک بە شێوەیەک کە بگونجێت لەگەڵ هەلومەرجەکانی بوونی سروشتی مرۆڤ، کە بە جۆرێک بە شێوەیەکی تەواوەتی مرۆڤ بتوانێت بەرگەی بگرێت. وازبێنن تا مەنتق و ئەزموونەکان ئەو چەمک و تیۆریانەمان بۆ دەربخەن کە دەمانگەیەننە خۆشبەختی، لە هەمانکاتیشدا ئاگاداری سروشتی مرۆڤ بین کە مەنتق دەتوانێت تێمانبگەیەنێت، هەروەک تۆماس ئۆکویانز دەڵێت. زۆرترین و باشترین گوزارشت لە مانا و مەبەستی ژیان کە لە ڕۆژهەڵاتی دوور و ئەوروپا بۆی کراوە بریتییە لە، ئازادبوونی مەزن، واتە ڕزگاربوون لە ژێر دەسەڵاتی چاوچنۆکی بە هەموو شێوەکانییەوە. هەروەها ڕزگاربوون لە هەموو کۆتوبەندێکی وەهمەکان، شتی ناڕاست و دوور لە ڕاستییەوە. ئەم شێوەیە ئازادبوونە، بە ڕێژەیەکی زۆر لە ئایینەکانی هیندۆسی و هندی و بوودی چینیدا، بوونی هەیە. هەروەها لە ئاینەکانی مەسیحی و یەهودیدا بە شێوەیەکی ئەفسانەیی کە خۆی لە شێوەی خودا دەبینێتەوە کە مەلیکی مەزنی جیهانە. هەروەها ئەم شێوە بۆچوونە لە ڕۆژهەڵاتی دوور و ڕۆژئاوادا خۆی لە بزافی سۆفیگەری و مەسیحی و ئیسلامیدا دەبینێتەوە. هەروەها لای سیپونزا و مارکسیش. لەم جۆرە ڕێگایانەدا پێویستە باوەڕێکی ناوخۆیی لە مرۆڤدا دروست بێت. کە خۆی لە کۆتوبەندی چاوچنۆکی و خەیاڵات ڕزگار بکات، کە ئەمەش بە شێوەیەکی توند وابەستەی پێشکەوتنی عەقڵە. لێرەدا مەبەست لە عەقڵ ئەوەیە، بەکارهێنانی بیر و هۆش بۆ ئەوەی لە جیهان بەو شێوەیە تێبگەین کە هەیە. لێرەدا ئەمە دژی، زیرەکی هەڵخەڵەتێنراوە، کە مانای بەکارهێنانی بیر و هۆشە بۆ ئەوەی پێداویستیەکی مرۆڤ تێر بکرێت. ئەم پەیوەندییە لە نێوان ڕزگاربوون و لەچاوچنۆکی و لە ئەوەلیاتەکانی عەقڵدا زۆر گرنگە. چونکە عەقڵمان تەنها تا ئەو ڕادەیە کار دەکات کە چاوچنۆکی زەفەری پێ نەبات. ئەو کەسەی کە دەبێتە کۆیلەی سۆزە ناعەقڵانیەکانی ناتوانێت کەسێکی بابەتی بێت. لە کاتێکدا ئەم کەسە بەم سۆزانەی خۆی دڵشادە ئەو هەوڵ دەدات پێداویستییەکانی سیمایەکی عەقڵانییان بداتێ، بە تایبەت کاتێک لەو باوەڕەدایە کە ڕاستی دەڵێت. چەمکی ئازادبوون بە هەردوو ماناکەیەوە وەکوو مانایەک بۆ ژیان لە کۆمەڵگەی پیشەسازی زۆر لاواز بووە، یان دەتوانین بڵێین کە هەر نەماوە. پێشتر چەمکی ئازادبوون تەنها مانای ئازادبوون لە دەسەڵاتی هێزە دەرەکییەکانی دەگەیاند. وەکوو ئازادبوونی چینی ناوەڕاست لە ژێر دەستی چینی دەرەبەگایەتی یان ئازادبوونی چینی کرێکاران لە چینی سەرمایەداری یان ئازادبوونی گەلانی ئاسیاوی و ئەفریقی لە ژێر دەسەڵاتی ئیمپریالیزمی ڕۆژئاوایی. هەر بۆیە تاکە شێوەی ئازادبوون کە زۆر جەختی لە سەر دەکرایەوە ئازادبوون لە دەستی هێزە دەرەکیەکان بوو کە ئەمەش بە مانایەکی تر تەنها ئازادبوونی سیاسی دەگەیاند. بە دڵنیاییەوە ئازادبوون لە ژێر ستەمی هێزە دەرەکیەکان کارێکی پێویست و گرنگە، چونکە ئەم جۆرە ستەمکاریە کەسایەتی مرۆڤ تووشی بێدەسەڵاتی دەکات، دیارە جگە لە توێژێکی کەم لەم کەسانەی تایبەتمەند نەبێت، بەڵام تەنها جەختکردنەوە لەسەر ئازادبوون لە هێزە دەرەکیەکان زەرەرێکی گەورەی هەیە. لە پێش هەموو شتێکدا ئازادیخوازان خۆیان وەکوو حاکمی نوێ پیشان دا و تەنها باسی ئایدۆلۆژیای ئازادی دەکەن. لە هەنگاوی دووەمیشدا ئازادی سیاسی ڕاستەقینە لە ژێر سایەی شێوە ئازادیە نوێیەکەدا دەشارێتەوە و نادیار دەبێت. ئەم حاڵەتەش لە دیموکراسی ڕۆژئاواییدا دەبینین کە ئازادی سیاسی ڕاستەقینە بە کۆمەڵێک قیناعی نادیار دەشارنەوە. جێگەی گوتنە لە وڵاتانی یەکێتی سۆڤیەتدا خۆسەپاندنەکە بەشێوەیەکی عەلەنی و دیار بوو. لە هەمووی گرنگتر ئەوەیە کە مرۆڤ لە بیری دەکات. مرۆڤ بەبێ ئەوەی زنجیریشی لەدەستدا بێت دەکرێت بکرێتە کۆیلە. ئەمەش دژی ئەو بۆچوونە دینییە دووبارەیە کە دەڵێت، دەکرێت مرۆڤ هەرچەندە بە زنجیریش بەسترابێتەوە بەڵام لە ناخدا ئازاد بێت. پێدەچێت ئەم بۆچوونە تەنها لە حاڵەتێکی تایبەتدا ڕاست بێت. پێدەچێت ئەم بۆچوونە لە ڕۆژگاری ئەمڕۆماندا هێندە گرنگ نەبێت. وەلێ ئەوەی کە ئەمڕۆ زۆر گرنگە ئەوەیە کە ئەمڕۆ مرۆڤ کۆیلەیە بەبێ ئەوەی زنجیری لەدەستدابێت و زۆر بە ئاسانی کۆت و بەندە دەرەکیەکان توانیان خۆیان بخەنە ناو ناخی مرۆڤەوە. ئەمڕۆ مرۆڤ ئەو حەز و بیرانەی کە لە کۆمەڵگاوە هێرشی بۆ دەهێنن زیاتر دەیبەستێتەوە تا زنجیر. ئەم حاڵەتەش بۆیە وا دروست بوو چونکە مرۆڤ هۆشیاری بە کۆتوبەندە دەرەکیەکان زیاترە بەڵام هیچ هۆشیاری بە کۆتوبەندە ناوخۆییەکان نییە کە خۆی وا هەست دەکات کە کەسێکی ئازادە. مرۆڤ دەتوانێت خۆی لە کۆتوبەندە دەرەکیەکان ڕزگار بکات بەڵام ئاخۆ چۆن دەتوانێت خۆی ڕزگار بکات؟ لە کاتێکدا ئەو لە ناخی خۆیدا هەست بەم کۆتوبەندانە ناکات. پێش ئەوەی هەر هەنگاوێک بنێین بۆ ئەوەی لەم گرفتە کارەساتئامێزە ڕزگارمان بێت کە تەواوی جیهانی پیشەسازی گرتووەتەوە، کە لەوانە بێت هەموو مرۆڤایەتیش بگرێتەوە، پێویستە سەرەتا لە ڕاستی کۆتوبەندە دەرەکی و ناوخۆییەکان هۆشیار بین. پێویستە هەوڵ بدەین مرۆڤ بە مانا تەقلیدی و ئینسانیەکەی ئازاد بێت. هەروەها پێویستە ئازادی کۆمەڵایەتی و سیاسی و هاوچەرخیشی بۆ زیاد بکەین. هەتاوەکو ئەمڕۆش کەنیسە تەنها باس لە ئازادبوونی ناوخۆیی دەکات. واتا ئازادبوونی تاکی مرۆڤ لە چاوچنۆکی و خراپە. ئەگەرچی پارتە سیاسییەکانیش لە لیبراڵییەکانەوە تا کۆمۆنیستەکان تەنها باس لە ئازادی دەرەکی دەکەن، بەڵام مێژوو دەریخستووە کە هیچکام لەم ئایدۆلۆژیایانە بە تەنها و بەبێ ئەوی تریان مرۆڤ ملکەچ و ناتەواو دەکەن. ئامانجی سەرەکی ئەوەیە کە مرۆڤ بە شێوەیەکی تەواوەتی ئازاد بێت، ئەم ئامانجەش دەتوانین ناوی لێ بنێین مرۆڤی شۆڕشگێڕ یان توندڕەو. لە کۆمەڵگای پیشەسازیدا توانرا ئازادی بشێوێنرێت، ئەمەش لە ڕێگای چەمکی عەقڵانیبوونەوە کرا، چونکە لەگەڵ سەرەتای سەردەمی ڕێنیسانسەوە، بابەتی سەرەکی بریتی بوو لە عەقڵ کە دەتوانێت لە سروشت تێبگات، هەروەها یەکێک لە ئامانجە سەرەکیەکانی ئەم بۆچوونەش گەیشتن بە زانستی نوێ بوو. بەڵام مرۆڤ هیچ نەبوویە بابەتی شرۆڤەکردن و لێکۆڵینەوە، تەنها لە کاتی ئێستاماندا کە بە شێوەیەکی توندڕەوانە خۆی لە زانستی دەروونناسی و کۆمەڵناسیدا دەبینێتەوە بە شێوەیەک کە باری مرۆڤ زۆر لەوە بەرەو خراپتر ڕۆیشت و کرایە ئامڕازێک بۆ دەستکەوتنی ئامانجە ئابوورییەکان. سێ سەدە بەسەر سیپۆنزادا تێپەڕی، تەنها فرۆید نەبێت کە جەوهەری مرۆڤی کردە بابەتی سەرەکی زانست و لێکۆڵینەوەکانی، هەرچەندە فرۆیدیش خۆی لە چوارچێوێکی مادی و بۆرجوازی تەسکدا ئەم کاری بە ئەنجام گەیاند. پرسیاری گرنگ و بڕیاردەری ئەمڕۆ ئەوەیە، هەروەک من بە شێوەیەکی تایبەتی دەیبینم، ئاخۆ دەتوانین جارێکی تر چەمکی تەقلیدی بۆ ئازادیی ناوخۆیی و دەرەکی لەگەڵ چەمکی عەقڵانیی پێکەوە گرێ بدەین؟ بە واتایەکی تر مەبەستمان ئەوەیە ئاخۆ دەتوانین پراکتیزەکردن لەسەر سروشت، مەبەستم زانستە، لەگەڵ پراکتیزەکردن لەسەر مرۆڤ، واتا هۆشیاری تاک، پێکەوە گرێ بدەین؟ پێش ئەوەی دەست بکەم بە باسکردنی ئەم بابەتە، کۆمەڵێک پێشنیاری خۆم لەبارەی هونەری ژیانەوە دەخەمە ڕوو. دەمەوێت ئەوە بڵێم کە هیچ نیەتێکی خراپ لە پشت چەمکەکانمەوە نییە. ئەگەر خوێنەر پێی وابێت کە من لەم بەشەدا تەنها وەسفێکی کورتی هونەری ژیانم کردبێت، ئەوا باشترە واز لە خوێندنەوە بهێنێت. تەنها ئەوەی کە من کردوومە بریتییە لە کۆمەڵێک پێشنیار کە دەتوانێت وەکو ڕێگانیشاندەرێک بێت و خوێنەریش دەتوانێت بۆ خۆی بەدوای وەڵامەکاندا بگەڕێت. ئەوەی کە گرنگە لێرەدا بە خوێنەری ڕابگەیەنم، ئەوەی کە گرنگە لێرەدا بە خوێنەری ڕابگەیەنم کە ئەمەی من دەینووسم تەنها گوزارشت لەو شێوازانە دەکات کە خۆم لە ژیانی تایبەتی خۆمدا لێی فێربووم و پراکتیزەم کردووە. لێرەدا پێم خۆشە کۆتایی بەم قسەوباسانە بهێنم و بە خوێنەر بڵێم، بچن بەرهەم و نووسینەکانی مامۆستاکانی ژیان بخوێننەوە. هەروەها فێری ئەوە بن کە بتوانن مەبەستەکانیان بە تەواوەتی تێبگەن. هەوڵ بدەن لای خۆتان دەربارەی ئەوەی کە چیتان دەوێت لە ژیاندا بیکەن، جۆرە قەناعەتێک بۆ خۆتان دروست بکەن. هەوڵ بدەن خۆتان لەو بیرە چرووکە ڕزگار بکەن کە دەڵێت، پێویستیمان بە مامۆستا یان پێشەنگ یان ڕێگاپیشاندەر نییە، بەڵکو بۆ خۆمان دەتوانین لە ژیانی خۆماندا ئەو شتانە ئاشکرا بکەین کە بۆ ماوەی هەزاران ساڵە عەقڵە مەزنەکانی مرۆڤایەتی هەوڵی ئاشکراکردنیان داوە. هەموو ئەمانە لەسەر پاشماوەی نەوەکانی پێش خۆیان توانیویانە ئەو شتە نوێیانە دروست بکەن. یەکێک لە مامۆستا مەزنەکانی هونەری ژیان، میستەر ئایکهارت دەڵێت، مرۆڤ چۆن دەتوانێت بژی بەبێ ئەوەی هیچ وانەیەک لەبارەی هونەری ژیان و مەرگەوە فێر نەبێت؟ لەسەر مرۆڤ پێویستە کە شارەزایی و ئاگایی لەو کۆت و بەندانە بێت کە دێنە سەر ڕێگای. ئەگەر کەسێک ئاگادار و هۆشیار نەبێت لەو شتانە کە دەبێت خۆی لێ بپارێزێت، ئەوا هەموو هەوڵ و کارەکانی بەفیڕۆ دەچێت.